بیت بۆی ئەو ئەجرەت لە دەست نەچێ چونکە ئەو نۆ ڕۆژە ئەمە عیبادەتێکی تایبەتە براکە قەرزەکە دەتوانین تۆ ڕۆژی تر بیدەیتەوە زستانێک دێتە پێشەوە انشاءله لەسەر خێر ڕۆژ تێدا ساردە گەرم نییە کورتە درێژ نییە قەرزەکەتی تێدا بدەوە انشاءله تا ئێرە الحمد لله